کتێبخانەی هێلین لە کتێبخانەی هێلیندا ئەمجارەیان پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە دەخوێندرێتەوە ئەڤینی ئاسمانی و ئەڤینی زەمینی ئەی فیدروس بەڕای من تۆ بابەتی باسەکەت بە باشی ڕوونەکردەوە نابێت داوا لە ئێمە بکەیت کە بێمەرج مەدحی خوداوەندی عشق بکەین ئەگەر ئەڤین یەک جۆر بواە داواکەی تۆ بەجێ بوو بەڵام ئەڤین یەک جۆر نیە و جۆراوجۆرە. دەتوانن بیرسەری خوێندنەوەی پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتوونەوە بن لە کتێبخانەی هێلیندا لەم کاتانەدا، دوو سی خولەکی نیوەڕۆ، حەفت و سی خولەکی ئێوارە، یەکی شەو. لە جیهانبینی هۆمەر هەتا جیهانبینی فەلسەفی، هۆمەریش وەک بیرمەندەکانی تر بە شوێن چۆنێتی ژیان و مردندا بووە و، ئەم بیرۆکانەی خۆی لە زمانی پاڵەوانی چیڕۆکەکانی و کردەوەکانیدا پێشانداوە. لە کتێبخانەی هێلیندا تەنها بیسەر بن. کتێبی خۆشەویستی لە زمانی ئەفڵاتونەوە وەرگێڕانی مەریوان غەریب خوێندنەوە زیینە محەممەد جێبەجێکاری هوەری ئاشتی عبدڕحمان سڵاوان لەبێت خۆشەویستانی ڕادیۆی هێلین و بەرنمەی کتێبخانەی هێلین ئاسوودەین لەگەڵتانین بۆ خوێندنەوەی بەشی پێنجەم لە کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتوونەوە. لەگەڵمان بن. ئەفسانەی دابشکردنی مرۆڤ بە نێرومێ شێوەی مرۆڤی سەتایی خڕبوو پشت و کەلەکەکانی بازنەیەکیان پێکدەهێنا چواردەست و چوار قاچی هەبوو یەک سەر و دوو دەموچاوی هەبوو کە بە هەر چوار لادا دەیڕوانی و لەسەر گەردنێکی خڕ بوو و چوار گوێی هەبوو و دوو دەزگای زاوزێی هەبوو، هەم دەیتوانی بۆ پێشەوە بڕوات هەم بۆ دواوە، هەروەها دەیتوانی بە یارمەتی ئەو چوار دەست و چوار پێیەی کە هەیبوو وەک گۆیەکی خڕ بە هەر لایەکدا تل بدات و بە خێرایی بڕوات. مرۆڤ سێ ڕەگەزی هەبوو، بەو جۆرەی کە خۆر و مانگ و زەوی سیانەن، پیاو لە بنەڕەتدا منداڵی خۆر بوو، ئافرەتیش منداڵی زەوی و جۆری سێهەم کە دەتوانین نێر و مێی پێ بڵێین منداڵی مانگ بوو کە لە تێکەڵەی خۆر و زەوی دروست کرابوو. هەموو ئەمانە وەک ڕابردووەکانی خۆیان خڕ بوون، هێزیان سەرسوڕهێنەر بوو و زۆر لە خۆبایی بوون هەتا ئەو ئاستەی کە ویستیان هێرش بکەنە سەر خواکان. ئەو چیڕۆکەی کە هۆمەر سەبارەت بە ئیفیایلت و تووس گێڕاویەتەوە کە دەیانویست بچنە ئاسمان و بەسەر خواکاندا زاڵ بن، پەیوەستە بە ئەوانەوە. لە ئەنجومەنی ئاسمان شک و گومان هەموو لایەکی گرتەوە کە دەبێت چی لە مرۆڤەکان بکرێت، ئایا دەبێت فەرمان بە بروسکە بدرێت بە یەک لێدان بیانسووتێنێت هەر وەک وەها لە دێوەکان کرا؟ ئەڵبەت ئەگەر خواکان ئەم کارەیان بکردایە ئیتر هیچ مرۆڤێک نەدەمایەوە هەتا ئەوان بیپەرستن و قوربانی و خێریان بۆ بنێرێت. لە لایەکی ترەوە بێ ڕەوشتی و بێ باکی مرۆڤەکان بۆ خواکان تەحەمول نەدەکرا. لە ئەنجامدا زیئۆس پاش ماوەیەک بیر کردنەوە، ڕێگە چارەیەکی بە مێشکدا هات و وتی، بیرۆکەیەک بە مێشکمدا هاتووە کە بەڵایەک بە سەر ئەم بوونەوەرانەدا بهێنین بۆ ئەوەی هێزیان نەمێنێت. ئەوان دەکەینە دوو بەش بۆ ئەوەی هەم هێزیان کەم ببێتەوە هەم ژمارەی بەندەکانیش زیاد بێت. و لە ئەنجامدا ئێمە لە دوو لاوە قازانجمان کردووە ئەوان لەسەر دوو پێ ڕادەوەستن و ڕاست ڕاست بەڕێگەدا دەڕۆن و ئەگەر دیسانەوە بێڕەوشتیان کرد جارێکی تر دەیانکەوینەوە بە دوو بەش هەتا بەس یەک پێیان هەبێت و ناچار بن بۆ ڕۆیشتن لەسەر یەک قاچ هەڵبەزنەوە زیئۆز وای وت و پاشان مرۆڤەکانی کرد بە دوو بەشەوە بە جۆرێک کە هێڵکە بە تاڵە مویەک بکرێت بە دوو بەشەوە پاش ئەوەی ئەوانی کرد بە دوو بەشەوە فەرمانی بە ئاپۆلۆنی کوڕی کە خوای پزیشکی و مۆسیقا و ڕمهاویشتن بوو کرد کە سەری نیوەکان بهێننە پێشەوە بۆ ئەوەی شوێنی برینەکەی خۆیان ببینن و ئەمەش لە خۆبەزلزانین و غروریان کەم بکاتەوە ئاپۆلۆن فەرمانی ئەوەی هەبوو برینەکان چاک بکاتەوە پێستەکانیان لەملا و ئەولادا ڕابکێشێت و لەسەر سکیان کۆی بکاتەوە و وەک دەمی تورەکەیەک بیهێنێتەوە یەک و گرێی لێبدات، ئەو ناوکەی کە لەسەر سک دەیبینین جێی ئەو گرێیەیە. ئاپۆلۆن مەمکی لە قاڵب دا و چین و چرۆکی پێستی ساف کرد بەو جۆرەی کە پینەچییەکان چین و چرۆکی چەرم ساف دەکەن. بەڵام بۆ یادگاری، ئەو شتەی بەسەر مرۆڤدا هاتبوو چەند چین و چرۆکێکی لایسک و ناوک بەجێهشت. بەم شێوەیە مرۆڤی سەرەتایی کرا بە دوو بەش. پاش ئەوە هەر نیوەیەک دایمە هەرەزووی نیوەکەی تری لە دڵدا بوو. هەر کامیان نیوەکەی خۆی باوەش دەکرد و هەردوولا لە حەسرەتی ئەوەدا بوون کە جارێکی تر بەیەکەوە ببنە یەک. نزیک بوو هەموویان لە برسان بمرن. لەبەر ئەوەی هەموویان بە شوێن لاکەی تریدا دەگەڕا و بەبێ نیوەکەی تریان هیچیان نەدەکرد نیوەی مینە بە شوێن نیوەی مینەکەی تریدا دەگەڕا و نیوەی نێر بە شوێن نیوەی نێرەکەی خۆی بەم جۆرە هەمویان بەرەو نەمان چوون زیئۆس کە ئەوەی بینی دڵی پێیان سووتا و ئەندامی زاوزێی هێنانە پێشەوە هەتا کاتێک نێرومێ یەکتر باوەش دەکەن نەوەیان بەردەوام بێت ویان هەر کاتێک دوو نیوەی نێر یان نیوەی مێینە بەیەکەوە کۆدەبنەوە سوود و چێژ لە یەکتر وەربگرن. بەم شێوەیە لەدایکبوون و زاوزێ دەستی پێکرد و ئیتر پێویست نەبوو نیوەی نێر و مێ وەک کولەکان تۆی خۆیان بڕژێننە سەر سەوزە جیاکان، بەڵکو بڕیاردرا کە تۆی نێر لەناو مێینەدا پەروەردە بکرێت. حەزی تێکەڵبوون لەو ڕۆژەوە لە ئێمەدا سەریهەڵدا. بەم پەیوەستبوونە دەمانەوێت برینی جیابوونەوە چاک بکەینەوە و بۆ ڕەسەنایەتی خۆمان بگەڕێینەوە. خۆشەویستی واتە گەڕان بە شوێن نیوەکەی تری خود. هەر کام لە ئێمە وەک ماسی تەخت و پان یەک لامان هەیە و بە دوای لاکەی تر دەگەڕێین. ئەو پیاوانەی کە نیوە ڕەگەزی نێر و مێن دایمە بە دوای ژنانەوەن و پیاوان و ژنانی هەوەسباز و هەروەها زیناکەرەکان لەم دەستەیەن. ئەو ژنانەی کە نیوە ژنی کامڵن هیچ بایەخێک بە پیاوان نادەن و دڵ بە ژنان دەسپێرن. ئەو پیاوانەی کە نیوە پیاوی کامڵن بە شوێن پیاواندا دەڕۆن و لە ئامێزیان دەگرن و ئەمانە باشترین پیاوانن لەبەر ئەوەی بە تەواوی پیاون. دەستەیەک ئەم جۆرە خۆشەویستیەیان پێ باش نییە و بە ناشرینی دەزانن، بەڵام ڕاستەکەی ئەوەیە کە ئەم دەستە پیاوانە لە پیاوەتی باڵاترن لە خەڵکانی تر، لەبەرئەوەی نایانەوێت جگە لە پیاوان پەیوەندیان لەگەڵ هیچ کەسێکدا هەبێت، وە کاتێک گە گەورە دەبن دەبنە فەرمانڕەوایی ئێمە و ئەمە لە خۆیدا باڵادەستی ئەوانە. کاتێک دەگەنە تەمەنی پیاوەتی حەز لە گەنجەکان دەکەن و سروشتی ئەوان بەرەو ژن و ژن هێنان نییە و ئەگەر ژن بهێنن بەس لەبەرداب و نەریتە بەڵام زۆریان پێ خۆشە ئەگەر بتوانن ژن نەهێن و هەر لەگەڵ پیاواندا بن. سروشتی ئەوان حەزی لە خۆشەویستی کردنە و بانگهێشتی خۆشەویستی بە باشی وەڵام دەدەنەوە و مرۆڤ کاتێک دەگاتە نیوەکەی تری خۆی، جا ئەو نیوەی ژن بێت یا پیاو، هەست بە سۆز و خۆشەویستی و هاوڕێتی و خەزنایەتی دەکات و ئەگەر بتوانێت نایەوێت یەک چرکە لە نیوەکەی تری خۆی جیا بێتەوە. ئامادەیە هەموو تەمەنی خۆی لەگەڵ خۆشەویستە دۆزراوەکەی بەسەر ببات. بەڵام ئەگەر پرسیاری لێ بکەیت، ناتوانێت هۆکەی بە ئێوە بڵێت. لەبەرئەوەی خۆشەویستەکەیان پەیوەست بە لەیەک نزیک بوون و بەهۆی چێژ وەرگرتنی ئەڤیندارانە لە یەکتر نییە، بەڵکو شتێکە کە ڕۆح خوازیاریەتی و زمان توانای باسکردنی نییە، خۆی بە ئیشارەت تێدەگات بەڵام ناتوانێت وەسفی بکات. وای دابنێن هەفتووس خوای ئاگر کە ئاسنگەر بوو بە کەل و پەلەکانیەوە بچێت بۆ لای دوو ئەڤیندار کە لە باوەشی یەکتردان و لێیان بپرسێت ئێوە ئەی ئەو بوونەوەرانەی کە ڕۆژێک دێت لەناوبچن چیتان لە یەکتر دەوێت بەڵام ناتوانن وەڵامی بدەنەوە. وای دابنێن دیسانەوە لێیان بپرسێت ئەگەر دەتانەوێت من دەتوانم بەیەکەوەتان بلکێنم هەتا ببن بە یەک بوونەوەر و دایمە بەیەکەوە بن و یەک ژیانتان هەبێت و پاش مردنیش لە یەک جیا نەبنەوە ئایا داواتان ئەمەیە؟ پێم وانییە هیچ دڵدار و ئەڤیندارێک هەبن کە ئەم داوایە پەسەند نەکەن و هەست نەکەن کە پەیوەندیی وەها تەواو و یەکێتی و یەکبوونی ڕاستەقینە لوتکەی ئاواتەکانیانە. بەڵێ وایە. لەبەرئەوەی هەموومان نیوەی مرۆڤین. حەز بە دۆزینەوە و یەکبوون لەگەڵ نیوەکەی تر بە پێی دەوترێت لەگەڵ نیوەکەی تر پێی دەوترێت ئەڤین. سەردەمێک مرۆڤ بوونەوەرێکی کامڵ و تەواو بوو، بەڵام لەبەرئەوەی ڕووی کردە شەڕ کرا بە دوو بەش و کەوتە داوی دووری جیابوونەوە، خوا ئێمەی پەرت و بڵاو کرد بەو جۆرەی کە خەڵکی لاکدمون ئارکادییەکانیان بە لادێکاندا پەرت و بڵاو کردەوە. ئێستاش مەترسی ئەوە لە ئارادایە کە ئەگەر فەرمانی خواکان جێبەجێ نەکەین بکرێین بە دوو لەت و وەک ئەو وێنە نێو ڕوخسارانەی کە بەرد تاشەکان لە سەر بەرد نەخشیان دەکەن یان وەک شێوەی ڕاستەمان لێ بێت. کەواتە وەرن با هەموومان چاکەکاری بکەینە پیشە و لە شەڕ و خراپەت دوور بکەوینەوە و خۆشەویستیمان بۆ پێشەوای خۆمان هەبێت لەگەڵ ئەودا دڵساف بین. ئەو کاتە خۆشەویستی ڕاستەقینە کە لەم ڕۆژگارەی ئێمەدا زۆر کەمە دەدۆزینەوە. من بە جددی قسە دەکەم و دەبێت تکا لە ئەرۆک سیماخوس بکەم گاڵتەم پێ نەکات و هەوڵ نەدات لەوەی کە من وتوومە ئاماژەیەک بە گاتوون و بۆزانیاس بدۆزێتەوە. ئەم دووانە بە بڕوای من سروشتی پیاوانەیان هەیە و سەر بە توێژێکن کە باسم کرد، بەڵام قسەکانی من بۆ هەمووانە و شمولی هەموو پیاوان و ژنان دەکات. ئەگەر دڵدار و خۆشەویستە ڕاستەقینەکانی خۆمان بدۆزینەوە و ئەرکانمان بۆ سروشتی بنەڕەتی خۆمان بگەڕێینەوە، گەیشتووینەتە لووتکەی بەختەوەری. بەڵام ئەگەر نەتوانین بگەینە ئەم پلەیە لە کامڵبوون، هەر خۆشەویستێکیش، کە لە کامڵ بوون نزیکمان بکاتەوە دەبێتە هۆی بەختەوەریمان، کەواتە گەر پێویست بە ستایش کردنی کەسێک هەبێت وەرن با خوای خۆشەویستی ستایش بکەین کە چاکەکانی بەسەرمانەوە بێ شومارە ئەو ڕێگەیەی بەختەوەری پێشانی ئێمە داوە هەتا لەم ژیانەدا ئاسوودە بین و هیواشمان بە ئاسوودەیی ئایە هەبێت. ئەوە کە بڕیاری داوە ئەگەر بە پاکی ژیان بەسەر بەرین ئێمە بەرەو نیوە ونبەکەمان ڕێنوێنی بکات و بمانگەیەنێتە ئەو یەکبوونەی کە هەمانبوو و بەختەوەریمان پێ ببەخشێت. ئای ئەرۆک سیماخۆس، ئەمە ئەو شتانە بوو کە سەبارەت بە خۆشەویستی پێم بوو. هەرچەند لەگەڵ ئەو شتەی کە تۆ وتت جیاوازی هەیە، هیوادارم نەبمە ئامانجی تیری گاڵتەجاڕی تۆ. بۆ ئەوەی کەسانی تریش کە سوقرات و ئاگاتون بتوانن بە نۆرە قسە بکەن، لێرەدا بەو پێیەی کە ئەریستودومس گێڕایەوە ئەرک سیماخوس وەڵامی دایەوە کە بە دڵ و گیان قسەکەت پەسەند دەکەم، لەبەرئەوەی بەڕاستی چێژم لە قسەکانت وەرگرت و ئەگەر بە ئەزموون نەمزانیبا کە سوقرات و ئاگاتوم بە چ شارەزاییەک باس لە خۆشەویستی دەکەن، دەترسام ئێستا لە قسەکردندا تووشی گرفت ببن. لەبەرئەوەی لێرە ئەوەی کە دەبێت بوترێت وتراوە، بەڵام سەبارەت بەو قسانە دڵنیام و هیچ ترسم نییە. سوقرات وتی، ئەی ئەروکسیماخوس، لە بەخێرهاتن کردندا مامۆستای، بەڵام ئەگەر تۆ ئێستا لە حاڵی من تێدەگەیشتی، یان باشتر بڵێم لە جیاتی من بوویتایە، پاش ئەوەی کە ئاگاتونیش وتارێکی مامۆستایانەی تری بەوانەی کە بیستوومانە زیاد دەکرد. دەبوو بە ڕاستی لە قسەکردنی من نائومێد بیت. ئاگاتون وتی، ئەی سوقرات، دەزانم دەڵێیت ئامادەبوان چاوەڕوانی وتارێکی وەستایانەت لێ دەکەن و بۆ ئەوەی من بترسێنیت و بمخەیتە داوەوە و لە ئەنجامدا ئەوەی کە ئێستاش دەیزانم لە بیرم بچێتەوە، سوقرات وتی، ئەی ئاگاتون، لە بیرم نەچوەتەوە کاتێک شانۆنامەکەی تۆیان نمایش دەکرد، تۆ بە بێ کەمترین ترس و دڵەڕاوکێ لەگەڵ ئەکتەرەکان هاتیتە سەر شانۆ، ئێستا گەر بتەوێت بڕوا بکەم کە لە دانیشتنێکی بچووکی هاوڕێیان ترست لە قسەکردن هەیە، دەبێت ئەو بیرەوەریەی کە من لە چاونەترسی و بێباکی تۆهمە هەڵە بێت. ئاگاتوم وتی، ئای سوقرات، وا هەست مەکە، کە سەرقاڵی بە هونەری شانۆوه بیری منی ڕەش کردبێت، کە نەزانم دەمکردنەوە لە بەردەم ژمارەیەک کە هەڵبژاردەی ئەهلی زانست و زانیارین زۆر دژوارترە لە قسەکردن بۆ کۆمەڵێک کە هەموویان لە خەڵکی ئاسایین. سوقرات وتی، نا هەڵبەت مەبەستم ئەمە نەبوو، کە لەم بارەیە یان لە بارەی بابەتێکی تر نەزانیت بەسەردا بسەپێنم. دڵنیام کە تۆ لە بارەی ئەو بڕوایەی کە زاناکان سەبارەت بە تۆ هەیانە، زۆر زیاتر لە بڕوای خەڵکی ئاسایی کە بە تۆیان هەیە بیر دەکەیتەوە. بەڵام ئێمە کە لەگەڵ ژمارەیەکی زۆر خەڵکی ئاسایی بەشداریی شانۆگەرییەکەی تۆمان کرد، لە ئەنجامی ئەوەی کە خۆت وتت لە ڕیزی ئەو زانایانە، دا نین و ئەوەشم لە لا پەسەندە کە ئەگەر تۆ لە بەرامبەر کەسانێکی زانا و شارەزا بوویتایە، نەک کەسانی وەک ئێمە نەزان، لە هەڵەکردن لە قسەکردندا شەرمەزار دەبوویت، مەگەر وانییە؟ ئاگاتوون وتی، بەڵی وایە. سوقرات وتی، بەڵام لە بەردەمی کۆمەڵێکی زۆر تۆ لە کردەوەی ناشایستە تووشی شەرمەزاری نابیت. لێرەدا فیدروس قسەکەی بڕین و وتی، ئاگاتونی بەڕێز وەڵامی سوقرات مەدەرەوە لەبەرئەوەی ئەگەر سوقرات کەسێک بدۆزێتەوە کە ئامادە بێت وتوێژی لەگەڵدا بکات بەتایبەتی گەر ڕوش خۆش بێت، لەبەرئەوەی پاش قسەکانی ئەو هەرچی بڵێم هیچ تام و ڕویەکی نیە. ئەرۆکسی ماخوس وتی ئەو بەشە لە پێشبینی تۆ کە لەسەر هونەرمەندی ئاگاتۆن لە قسەکردندا بوو ڕاست بوو، بەڵام ئەوەی کە تۆ توشی قەیران و تەنگانەیی دەبیت ڕاست نیە. سوقرات وتی هاوڕێ چۆن لە تەنگانەدا نەبم کاتێک کە دەبێت باش وتارێکی بەم ڕەوانی و جوانیە قسە بکەم. ڕەوانبێژی و بە تایبەتی ڕستەکانی بەشی دوایینی وتارەکەی کە بیستمان سەرنج ڕاکێش بوو. کاتێک لە بەراورد لەگەڵ ئەو وتارە بێ توانایی خۆم لە قسەکردندا دەبینم شەرمەزار دەبم و هەز دەکەم لێرە ڕابکەم. شێوازی قسەکردنی ئاگاتون منی بیری گرجیاس خستەوە، ئەویش بەم شێوە ڕەوانبێژ بوو، گوایە بەم مەبەستە بووە کە بە وتەی هۆمەر من و وتارەکەم بکات بە بەردی بێدەنگ و وەک هەورە بروسکە زمانم ببەستێت و لاڵم بکات. ئێستا دەزانم کە نەزان بووم بانگهێشتی ئێوەم پەسەند کرد هەتا سەبارەت بە خۆشەویستی قسە بکەم. من بە تەواوی نازانم کە لە وەسفی شتەکاندا چۆن دەبێت قسە بکرێت، لەبەرئەوەی منی کاڵفام پێم وابوو کە مەبەست لە وەسفی شتێک باسکردنی ڕاستی ئەو شتەیە و بۆ باسکردنی ڕاستی وتاربێژ دەبێت بابەتێک هەڵبژێرێت و بە باشترین شێوە باسی بکات. بەر لە ئێستا زۆر لە خۆبایی بووم کە دەتوانم وەسفی شتەکان بکەم و کەواتە پێم وابوو کە دەتوانم قسە بکەم، بەڵام ئێستا تێدەگەم کە هەڵە بووم. پێدەچێت بۆ پیاهەڵدان بەسەر شتێکدا پێویستە هەموو ئەو چاکەکارییانەی کە لە مێشکدا دێت و دەچێت بەو شتە ببەسرێتەوە جا چ ڕاست بێت یان درۆ. ڕاستبوونی ئەو بابەتەی کە باسیان دەکەین بە ڕووکەش گرنگ نین. پێدەچێت پێشنیاری سەرەتا ئەوەنە بووە کە باس لە ڕاستی خۆشەویستی بکەین، بەڵکو وای پێشان بدەین کە بە ڕاستی باسی خۆشەویستی دەکەین. بەوە مەبەستە هەڵبەت شێوازەکە ئەوەیە کە هەر خەسڵەتێک لە هەر کوێ بدۆزرێتەوە بە خۆشەویستی نسبەت بدرێت و بڵێن خۆشەویستی فڵانە و فیسارە و هۆکەی ئەوەیە و ئەنجامەکەی ئەمە. ئەوانەی کە وتتان لەوانەیە لەلایەن کەسانێکەوە پەسەند بکرێت کە ئاگایان لە خۆشەویستی نییە، بەڵام کەسێک کە ئاگادارە ناتوانێت ئەم هەموو زێدەڕۆییە پەسەند بکات. بەڕاستی خۆتان زۆر ئازار داوە بۆ ئەوەی لە وەسفی خۆشەویستیدا گۆرانییەک بچڕن. نا. هاوڕێکانم، لەبەرئەوەی بەڕاستی لە تێگەیشتنی مەبەستی ئێوە هەڵەم کردووە، داوا دەکەم من لە قسەکردن ببوورن. ئەو بەڵێنەی کە دابووم، هەر وەک ئۆرپیدس دەڵێت، بەڵێنی لێو بوو نەک بەڵێنی دڵ. من لەگەڵ ئەم جۆرە وتار خوێندنەوانەدا و ماڵئاوایی دەکەم کە بە ڕاستی بە من ناکرێت، بەڵام ئەگەر بتانەوێت ڕاستی خۆشەویستی ببیستن، ئامادەم بە شێوازی خۆم قسە بکەم. بەڵام لەبەر ئەوەی نەبمە گاڵتەجاڕی دەستی ئێوە، ئامادەنیم لە بەرامبەر وتاروێژانی بەر لەخۆم سینگ دەرپەڕێنم. کەواتە، ئەی فیدروس، ئەگەر دەتەوێت ڕاستی سەبارەت بە خۆشەویستیی بزانیت و دەتوانی ڕێگەم پێبدەیت کە بە هەر جۆر و شێوازێک کە بابەتەکان بە مێشکمدا دێت و قسە بکەم، منیش ئامادەم. ڕای تۆ لەم بارەیەوە چییە؟ ئەریستۆدومیس وای گێڕایەوە کەفی دروس وەوانی تر وتیان حەز دەکەن ئەو بە چ شێوازێک دەخوازێت قسە بکات سوقرات وتی کەواتە ڕێگەم پێبدەن چەند پرسیار لاگاتوم بکەم بۆ ئەوەی ئەو بابەتانەی کە ئەویش بەلایەوە پەسەندە بکەم بە بنەمای قسەکانم فیدروس وتی ڕێگەت پێدەدەم پرسیارەکانت بپرسیت و بەڵێ ئەزیزان و خۆشەویستانی ڕادیۆی هێلین و کتێبخانەی هێلین لێرەدا هاتینە لێرەدا هاتینە کۆتایی خوێندنەوەی بەشی پێنجەم لە کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە هیوا دەخوازم کاتێکی ئاسوودەتان لەگەڵدا بەسەر بردبێت